وبشر الذین کفروا بعذاب الیم. هەروەها ئەمە ڕاگەیاندنێکە لەلایەن خوا و پێغەمبەرەکەیەوە بۆ گشت خەڵکی لە ڕۆژی حەجی گەورەدا بەڕاستی خوا و پێغەمبەرەکەی بەرین لە هاوبەش ڕەوادەرەکان جا ئەگەر پەشێمان ببنەوە ئەوە چاکترە بۆتان و ئەگەر پشتی تێ بکەن ئەوە بزانن بێگومان ئێوە لە دەستی خوا دەرناچن مژدەش بدە بەوانەی کە بڕوایان نەهێناوە بە سزایەکی ئازاردەر. ان اللە یحب المتقین. بێجگە لەوەی کە پەیمانتان لەگەڵ بەستوون لە هاوبەش ڕەوادەرەکان پاشان هیچ کەم و کوڕیان لێ نەکردن و پشتیوانی هیچ کەسێکیان نەکردووە لە دژتان ئەوە ئێوەش پەیمانەکەیان بۆ تەواو بکەن لەگەڵیاندا بیبەنە سەر تا ماوەی دیاری کراویان بەڕاستی خوا پارێزکارانی خۆش دەوێ. ئەوە هاوبەش ڕەوادەرەکان بکوژن لە هەرشوێنێ دەستان کەوتن و بەدیل بیانگرن و بەرگریان بکەن لە دەرچوون و بۆیان دانیشن لە هەموو جێگایەکی چاوەڕوانیدا جا ئەگەر پەشێمان بوونەوە و نوێژیان کرد و زەکاتیان دا ئەوە ڕێیان بەڕەڵاکەن بەڕاستی خوا لێبوردەی میهرەبانە. وَإِنْ أَحَدٌ مِّنَ الْمُشْرِکِینَ اسْتَجَارَکَ فَأَجِرْهُ فأجره حتى يسمع كلام الله ثم أبلغه مأمنه ذلك بأنهم قوم لا يعلمون. وە ئەگەر کەسێک لە هاوبەش ڕەوادەرەکان داوای هاوسێیەتی و پەنادانی لێ کردی ئەوە پەنای بدە هەتا وتەی خوا کە قورئانە ببیستێ لە پاشان بیگەیەنە جێگای هێمنی خۆی ئەوە لەبەر ئەوەیە کە بێگومان ئەوانە دەستە و کۆمەڵێکن چۆن پەیمان دەبێ بۆ هاوبەش ڕەوادەرەکان لای خوا و پێغەمبەرەکەی، بێجگە لەوانەی کە پەیمانتان لەگەڵ بەستن لای مزگەوتی بەڕێزدا کە کەعبەی پیرۆزە، جا چەند ئەوانە ڕێک و ڕاست بوون لەگەڵتان ئێوەش ڕێک و ڕاست بن لەگەڵیان، بەڕاستی خوا خۆپارێزەرانی خۆش دەوێ. کیف وان یظهروا علیکم لا یرقبوا فیکم الا ولا ذمە یڕضونکم بئەفواهیهم وتئبا قلوبهم وئەکثرهم فاسقون. چۆن پەیمان دەبەنە سەر لە کاتێکدا ئەگەر زاڵ ببن بەسەرتاندا لەبەر چاو ناگرن دەربارەی ئێوە هیچ خزمایەتی و سوێند و بەڵێنێک بەوتەی دەمیان ڕازیتان دەکەن بەڵام دڵەکانیان دژتانن وە زۆربەیان تێپەڕکەرن لە سنور. ئنجا بەرگریان لە ڕێگەی خوا کرد بەڕاستی زۆر خراپ بوو ئەوەی ئەوان دەیان کرد. لا یرقبون فی مۆمن الا ولا ذمە وئولئک هم المعتدون. لەبەرچاو ناگرن دەربارەی هیچ بڕوادارێک هیچ خزمایەتی و سوێند و بەڵێنێک. بەڵام ئەگەر سوێند و پەیمانەکەیان هەڵوەشاندەوە پاش بەستنی پەیمانەکەیان و تەشەر و تانەیان دا لە ئایینەکەتان ئەوە بجەنگن لە دژی پێشەوایانی بێ باوەڕیدا، بەڕاستی ئەوانە هیچ جۆرە پەیمانێکیان نییە بەڵکو کۆتایی بێنن بە بێ باوەڕی. الا تقاتلون قوما نکثوا ایمانهم وهموا باخراج الرسول، بیانکوژن، خوا بە دەستی ئێوە سزایان دەدات و ڕیسوایان دەکات و سەرتان دەخات بەسەریاندا و خوا سینە و دڵی کۆمەڵی بڕوادار خۆش دەکات. ویذهب غیظ قلوبهم ویتوب اللە علی من یشاء واللە علیم حکیم. وە ڕق و خەشمی دڵەکانیان دادەمرکێنێ و نایهێڵێ، وە خوای گەورە تەوبە وەردەگرێ لە هەر کەسێک کە بیەوێ، وە خوا زانای دانایە. واللە خبیر بما تعملون. ئایا گومانتان وابوو کە وازتان لێ دەهێنرێ لە کاتێکدا هێشتا خوا ئاشکرای نەکردووە ئەوانەی تێکۆشان لە ئێوە و نەیان کردووە و هەڵیان نەبژاردووە جگە لە خوا و پێغەمبەرەکەی و موسوڵمانان بە هاوڕاز و جێ نهێنیان دڵسۆزیان و شایستە نیە بۆ هاوبەش ڕەوادەران کە مزگەوتەکانی خوا ئاوەدان بکەنەوە و سەرپەرشتیان بکەن لە کاتێکدا شایەتن لەسەر خۆیان بە بێ بڕوایی ئەوانە کردەوەکانیان هەڵوەشاوەتەوە و ئەوانە لە ناو ئاگری هەمیشەیین. انما یعمر مساجد اللە من آمن باللە والیوم الآخر وأقام الصلاة واللە لا یهدی القوم الظالمین. ئایا پێتان وایە ئاودان بە حاجیان و سەرپەرشتی و ئاوەدانکردنەوەی مزگەوتی بەڕێز وەکو کەسێکە کە باوەڕی هێنابێت بە خوا و بە ڕۆژی دوایی و تێکۆشانی کردبێ لە ڕێی خوادا چون یەک نین بەلای خواوە و یەکسان نین و خوا ڕێنمونی کۆمەڵی ستەمکاران ناکات ان استحبوا الکفر علی الایمان ومن یتولهم منکم فاولئک هم الظالمون ئەی ئەوانەی کە بڕواتان هێناوە باوک و براکانتان دامەنێن بە دۆست و خۆشەویست ئەگەر بێ باوەڕیان لە باوەڕلا خۆشەویستتر و چاکتر بوو ئەگەر باوکانتان و کوڕانتان و برایانتان و هاوسەرانتان و خزم و عەشیرەتتان و ماڵ و داراییەک بە زەحمەت پەیداتان کردووە و بازرگانییەک دەترسن بەرەوی نەبێ و بێبازاڕ بێ و خانووبەرەیەک کە پێی ڕازین خۆشەویستترە لاتان لە خوا و پێغەمبەرەکەی و تێکۆشان لە ڕێگەکەیدا ئەوە چاوەڕوان بکەن هەتا خوا فەرمان و تۆڵەی خۆی دێنێ بۆتان و خوا ڕێنموونی کەسانی تێپەڕ لە سنوور ناکات. وذلک جزاء الکافرین. لە پاش ئەوە خوا ئارامی خۆی نارد بۆ پێغەمبەرەکەی و بۆ بڕواداران وە سەربازانێکی لە ئاسمانەوە ناردە خوارەوە کە ئێوە نەتاندین وە سزای بێ باوەڕەکانیشی دا بە کوشتن و برینداری و بەدیل گرتن ان اللە علیم حکیم. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە بێگومان هاوبەش ڕەوادەران پیسن کەواتە با نزیکی مزگەوتی بەڕێز نەکەونەوە پاش ئەم ساڵەیان وە ئەگەر لە نەبوونی ترسان ئەوە لەمەو پاش خوا دەوڵەمەندتان دەکات لە چاکە و بەهرەی خۆی ئەگەر ویستی بەڕاستی خوا زانای کار دروستە. حتە یعطوا الجزیە عن ید وهم صاغرون. جەنگ بکەن لەگەڵ ئەوانەی کە بڕوا ناهێنن بە خوا و بە ڕۆژی دوای، وە بە حەرامی دانانێن ئەوەی کە خوا و پێغەمبەرەکەی حەرامیان کردووە، وە ملکەچ ناکەن بۆ ئایینی ڕاست لەوانەی کتێبیان پێ بەخشراوە، هەتا باج و سەرا نەدەدەن بە دەستی خۆیان، وە بە ملکەچی، لە کاتێکدا ئەوانە سەرشۆڕ و ڕیسوان. کە هیچ پەرستراوێکی ڕاست نییە بێجگە لە ئەو، پاک و بێگەردی بۆ خوا لەوەی کە دەیکەنە هاوبەشی. یوریدون ان یطفئوا نور اللە بافواههم ویابی اللە الا ان یتم نورە ولو کره الکافرون. دەیانەوێت ڕووناکی ئایینی خوا بکوژێنەوە بە فووی دەمیان ئەی ئەوانەی کە بڕواتان هێناوە، بەڕاستی زۆر لە زانا و عابیدەکانی جوولەکە و گاور، سامان و ماڵی خەڵکی دەخۆن بە ناحەق و بەرگری خەڵک دەکەن لە ڕێگەی خوا، وە ئەوانەی ئاڵتوون و زیو سەر یەک دەنێن و کۆ دەکەنەوە و بەختی ناکەن لە ڕێی خوادا، ئەوە مژدەیان پێ بدە بە سزایەکی ئازاردەر. ساڵێک حەڵاڵی دەکەن و ساڵێک حەرامی دەکەن بۆ ئەوەی ڕێک ببن لەگەڵ ژمارەی ئەو چوار مانگەی کە خوا ڕێزداری کردوون جەنگی تێیاندا حەرام کردووە سەرەنجام ئەوەی خوا حەرامی کردبوو حەڵاڵی دەکەن جوان کراوە بۆیان کردەوە ناشرینەکانیان خواش ڕێنمونی کەسانی بێ باوەڕ ناکات. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە، ئێوە چیتانە، کاتێ پێتان بوترێ دەربچن بۆ جیهاد لە ڕێی خوادا لە شوێنی خۆتان ناجوڵێن خۆتان دوا دەخەن، ئایە ئێوە ڕازین بەم ژیانی دنیا لە باتی پاشەڕۆژ، دەی کامەیە خۆشی و شادی ئەم ژیانە نزیکە لە بەرامبەری خۆشی پاشەڕۆژدا زۆر کەمە. واللە عزیز حکیم. ئەگەر ئێوە یارمەتی ئەو پێغەمبەرە نەدەن ئەوە بێگومان خوا یارمەتی داوە، کاتێک بێ باوەڕان دەریان کرد لە مەککە، پێغەمبەر یەکێک بوو لەو دوو کەسە، کاتێک ئەو دوانە پێغەمبەر و ئەبوبەکر لە ئەشکەوتی ثەور دا بوون، ئەو کاتە بە هاوەڵەکەی دەوت، خەم مەخۆ، یهلکون انفسهم واللە یعلم انهم لکاذبون. ئەگەر دەستکەوتێکی نزیک و سەفەرێکی ئاسان بوایە ئەوە شوێنت دەکەوتن دەردەچون لەگەڵتا، بەڵام بڕینی ڕێگەی دوور و دژواری جەنگی تەبوک بۆ ئەوانە ناڕەحەتە، وە بێگومان پاش گەڕانەوەتان لە تەبوک، واللە علیم بالظالمین. ئەگەر لەگەڵتاندا دەرچونایە هیچ شتێکیان بۆ زیاد نەدەکردن بێجگە لە تێکدان و خراپە و نێوان ئێوەیان تێک دەدا بە دوو زمانی و هات و هوت ئاژاوەیان بۆ دەنانەوە وە لە ناو ئێوەدا خەڵکانێک هەن چاک گوێیان لێدەگرن وە خوا بە ئاگا و زانایە بە ستەمکاران. وە هەندێ کەس لەوانە دەڵێن ئەی موحەممەد ڕوخسەتم بدە با نەیەم بۆ جیهاد و تووشی گوناه و خراپە مەکە ئاگادار بن لە ئێستەوە کەوتوونەتە ناو گوناه و خراپەوە وە بێ گوومان دۆزەخ دەوری بێ باوەڕانی داوە. ان تصبک حسنە تسؤهم کەواتە چاوەڕوانی بکەن، بێگومان ئێمە لەگەڵ ئێوەدا چاوەڕوانین. قل انفقوا طوعا او کرها لن یتقبل منکم انکم کنتم قوما فاسقین. ئەی محمد بڵێ، ماڵ بەخت بکەن بە خۆشی خۆتان یان بە زۆر و ناچاری هەرگیز لێتان وەرناگیرێت، چونکە بەڕاستی ئێوە کۆمەڵێکی لە سنوور دەرچوو بوون. ولا ينفقون الا وهم كارهون. وە هیچ شتێک بەرگری ئەوانەی نەکردووە کە گیرا بکرێ لێیان بەخشراوەکانیان بێجگە لەوەی کە بێگومان ئەوانە بێ باوەڕ بوون بە خوا و پێغەمبەرەکەی وە نایەن بۆ نوێژ بە تەمبەڵی نەبێت وە هیچ نابەخشن ئیلا پێیان ناخۆشە و ناچارن. فلا تعجبک اموالهم ولا اولادهم. انما یرید اللە لیعذبهم بها فی الحیاة الدنیا وتزهق انفسهم وهم کافرون. جا با سەرنجت ڕانەکێشێ و سەرسامت نەکات زۆری ماڵ و دارای و منداڵیان، بێگومان خوا دەیەوێت سزایان بدات بەهۆی ئەو ماڵ و منداڵەوە، ئینا ئیلی اللە ڕاغبون. وە بەڕاستی ئەگەر ئەوانە ڕازی بوونایە بەوەی خوا و پێغەمبەرەکەی پێی دابوون و بیانوتایە خوامان بەسە لەمەوپاش خوا پێمان دەبەخشێ لە فەزڵ و میهرەبانی خۆی هەروەها پێغەمبەرەکەشی بەشمان دەدا بەڕاستی ئێمە بە سۆز و پەرۆشین بۆ لای خوا. فریضە من اللە واللە علیم حکیم. بەڕاستی خێرەکان تەنها بۆ بێنەوایان و هەژاران و کرێکارانێک کە بەسەریەوە کۆی دەکەنەوە وە ئەوانەی دڵیان دا ئەهێنرێ بۆ خۆشویستنی ئیسلام وە بۆ ئازادکردنی بەندە و کۆیلەکان و بۆ قەرزاران بۆ جەنگاوەرانی ڕێی خودا وە بۆ ڕێبوارانی پەککەوتە ئەمە پێویست کراوە لەلایەن خواوە وە خوا زانای کار دروستە. والذین یؤذون رسول اللە لهم عذاب الیم. وە لەو ناپاکانەدا کەسانێک هەیە کە ئازاری پێغەمبەر دەدەن و دەڵێن، ئەو خۆشباوەڕ و گوێگرە بۆ هەموو شت، تۆش بڵێ، گوێگری چاکەیە، کە قازانجە بۆتان، باوەڕی هەیە بە خوا و باوەڕی بە ئیمانداران هەیە و میهرەبانی هەیە بۆ ئەوانەی بڕوایان هێناوە لە ئێوە، وە ئەوانەی کە ئازاری پێغەمبەری خوا دەدەن، هەندێکیان لە هەندێکیانن فەرمان دەکەن بە خراپە و بەرگری دەکەن لە چاکە و دەستیان دەقوچن خوایان لە بیر چۆتەوە بۆیە خواش لە بیری کردوون و وازی لێ هێناون بەڕاستی دووڕووەکان هەر ئەوانن دەرچوو لە سنوور. وعد اللە المنافقین والمنافقات والکفار والکفار نار جهنم خالدین فیها هی حسبهم ولعنهم اللە ولهم عذاب مقیم. خوا بەڵێنی داوە بە پیاو و ئافرەتە دووڕووەکان و بە بێ باوەڕانیش بە ئاگری دۆزەخ دەمێنەوە تێیدا بە هەمیشەیی ئاگری دۆزەخیان بەسە و خوا نەفرینی لێکردوون و ماڵ و سامان و منداڵیشیان زۆرتر بوو لە ئێوە، ئنجا ئەوانە شادومان بوون، بەشی خۆیان ڕایانبوارد و ئێوەش ڕاتان بوارد و شادومان بوون بە بەشەکەی خۆتان، هەر چۆنێ ئەوانەی لە پێش ئێوە شادومان بوون بە بەشی خۆیان و ئێوەش ڕۆچوون لە بەتاڵیدا بە وێنەی ڕۆچوونی ئەوان. اتتهم رسلهم بالبینات فما کان الله لیظلمهم ولکن کانوا انفسهم یظلمون ئایا نەهاتووە بۆیان و پێیان نەگەیشتووە هەواڵی ئەوانەی کە لە پێش ئەمانەوە بوون گەلی نوح و عاد و سەمود هۆزی ساڵح وە گەلی ئیبراهیم و خەڵکی مەدیەن و شارەکانی ژێر و زەبەرکراو هۆزی لوت و هیچ ڕەخنە و ڕقێکیان نەبوو تەنها ئەوە نەبێ کە خوا و پێغەمبەرەکەی بڕوادارانیان دەوڵەمەند کردووە لە بەهرەی خۆی ئنجا ئەگەر ئەوان بگەڕێنەوە و پەشێمان ببنەوە ئەوە چاکترە بۆیان وە گەر ڕوو وەرگێڕن ئەوە خوا سزایان دەدات بە سزایەکی سەخت لە دنیا و پاشەڕۆژدا وە لە زەویدا نییە بۆ ئەوانە هیچ دۆست و یارمەتی دەرێک. بەهۆی ئەوەشەوە درۆیان دەکرد. الم یعلموا ان اللە یعلم سرهم ونجواهم وان اللە علام الغیوب. ئایا نەیانزانیوە کە بێگوومان خوا ئاگادارە بە نهێنی و چپیان، بەڕاستی خوا ئەوپەڕی ڕادە ئاگا و زانایە بە شاراوە و پەنهانەکان. انکم رضیتم بالقعود اول مرة فقعدو مع الخالفین. ئەوسا ئەگەر خوا تۆی گێڕایەوە ئەی محمد لە تەبوک بۆ لای کۆمەڵێک لەو بەجێماوانە و داوایان لێ کردیت بۆ دەرچوون بۆ غەزایەکی تر تۆش بڵێ هەرگیز ئێوە لەگەڵ مندا دەر ناچن بۆ جیهاد و هەرگیز ئێوە لەگەڵ مندا جەنگ ناکەن لەگەڵ هیچ دووژمنێکدا چونکە بێگومان ئێوە ڕازی بوون بە دانیشتن لە یەکەم جاردا کاتێک کە دڵسۆزی و ڕاستییان ببێ بۆ خوا و نێردراوەکەی خوا، هیچ ڕێگەیەک نییە بۆ تاوانبارکردنی ئەو چاکەکارانە و خوا لێخۆشبووی میهرەبانە. ولا علی الذین اذا ما اتوک لتحملهم قلت لا اجد ما احملکم علیه تولوا واعینهم تفیض من الدمع حزنا الا یجدو ما ینفقون. وە تاوان لەسەر ئەو کەسانەش نیە کە هاتنە لات ئەی موحەمەد بۆ ئەوەی وڵاخیان بۆ دابین بکەیت و سواریان کەیت وتت وڵاخم دەست ناکەوێت سوارتان بکەم بۆ جیهاد ئەوانیش گەڕانەوە لە کاتێکدا چاویان فرمێسکی دەڕشت لە داخ و خەفەتدا کە هیچیان نەبوو خەرجی بکەن بۆ پێداویستی جیهاد. بڵێ بەهانە و عوزر مەهێنەوە، ئێمە هەرگیز باوەڕتان پێ ناکەین، چونکە بەڕاستی خوا ئاگاداری کردووین لە هەواڵەکانتان کە ئێوە ناپاک و دووڕوون، وە لە داهاتوودا خوا و پێغەمبەرەکەی کردەوەکانتان دەبینن، پاشان لە ڕۆژی دواییدا دەگەڕێنرێنەوە بۆ لای زانای هەموو نهێنی و ئاشکراکان کە خوای گەورەیە، ئینجا هەواڵتان پێ دەدەین بەوەی کە لە دنیادا دەتانکرد. ئێوەش ڕوویان لێ وەرگێڕن، بەڕاستی ئەو دوو ڕووانە پیسن و جێگەیان دۆزەخە، لە ڕۆژی دواییدا تۆڵەیان لێ دەسەنرێ بەو تۆڵەیە بەهۆی ئەو تاوان و خراپەی لە دونیادا دەیانکرد. یحلفون لکم لترضوا عنهم فان ترضوا عنهم فان الله لا یرضی عن القوم الفاسقین. بە درۆ سوێنتان بۆ دەخۆن بۆ ئەوەی لێیان ڕازی بن، و وایدا دەنێت ئەوەی دەیبەخشێ هۆی نزیک بوونەوەیە لە خوا و دوعاکردنی پێغەمبەر، بێدار بن، بێگومان ئەوە هۆی نزیک بوونەوەیە لە خوا، لە ئایندەدا خوا دەیانخاتە ناو میهرەبانی و ڕەحمەتی خۆیەوە، بێگومان خوا لێبوردەی میهرەبانە. والسابقون الأولون من المهاجرین والأنصار والذین اتبعوهم بإحسان رضی الله عنهم فَیُنَبِّئُکُم بِمَا کُنتُمْ تَعْمَلُونَ. ئەی محەمەد بەوانە بڵێ کردەوە بکەن جا بێگومان خوا و پێغەمبەرەکەی و بڕواداران کردەوەکانتان دەبینن لە پاشان دەگەڕێنرێنەوە بۆ لای خوای زانای هەموو نهێنی و ئاشکراکان ئنجا هەواڵتان دەداتێ بە هەرچی کە ئێوە لە جیهاندا دەتانکرد. وليحلفن إن أردنا إلا الحسنی والله یشهد إنهم لکاذبون. وە لە ناپاکان ئەوانەی مزگەوتێکیان دروست کرد بۆ زیان گەیاندن بە موسڵمانان و خوا نەناسی و جیاوازی خستنە نێوان ئیمانداران و بۆ چاوەڕوانی کردنی کەسانێ کە دژایەتی خوا و پێغەمبەرەکەیان کردووە لەوەو پێش فیه رجال یحبون ان یتطهروا واللە یحب المطهرین. هەرگیز نوێژی تێدا نەکەی ئەی محمد، بێگومان مزگەوتێکە لەسەر بناغەی تەقوا و لەخوا ترسان دامەزرابێ لەیەکەم ڕۆژەوە شایستەترە کە نوێژی تێدا بکەیت وە پیاوانێکی تێدایە پێیان خۆشە کە خۆیان خاوێن و پاک بکەنەوە خوایش زۆر پاک و خاوێنانی خۆش دەوێ. واللە لا یهدی القوم الظالمین. جا ئایا کەسێ بناغەی مزگەوتەکەی دامەزراندبێت لەسەر خواناسی و بەدەستهێنانی ڕەزامەندی خوا چاکترە یان کەسێ بناغەی مزگەوتەکەی دامەزراندبێت لەسەر لێواری کەندەڵانێکی فشەڵ و ڕووخەک جا بەخۆیەوە بڕوخێتە ناو ئاگری دۆزەخەوە وە خوا ڕێنمونی کەسانی ستەمکار ناکات. بەوەی کە بەهەشتیان دەداتێ، ئەو بڕوادارانە جەنگ دەکەن لە ڕێی خوادا، ئنجا بێباوەڕان دەکوژن و خۆشیان دەکوژرێن و شەهید دەبن، ئەمە بەڵێنێکی ڕاستە و خوا بڕیاری داوە لەسەر خۆی لە تەورات و ئینجیل و قورئاندا، جا کێ بە بەڵێن و پەیمانی خۆی وەفادارترە لە خوا؟ کەواتە مژدە بەخشن و شادومان بن بەو فرۆشتنەتان کە مامەڵەتان پێکرد، بەڕاستی فلما تبین له انه عدو لله تبرأ منه ان ابراهیم لأواه حلیم. وە داوای لێ خۆش بوونی ئیبڕاهیم بۆ باوکی تەنها لەبەر وادە و بەڵێنێک بوو کە بە باوکی دابوو کە داوای لێ خۆش بوونی بۆ بکات جا کاتێ بۆی ڕوون بوویەوە کە بێگومان باوکی دوژمنی خوایە خۆی لێ بەری کرد خوا دەربارەیان بڕیاری نەدابوو هەتا ئەوکاتەی لێیان تەسک بوو یەوانێ زەوی بەو فراوانیەی کە هەیەتی و بێزار بوون لە گیانی خۆشیان و زانیان هیچ پەناگەیەک نیە لە سزای خوا مەگەر پەنای خۆی پاشان پەشێمانی لێ وەرگرتن بە دابەزاندنی چەند ئایەتێک بۆ ئەوەی تۆبە بکەن بەڕاستی خوا هەمیشە تۆبە وەرگری میهرەبانە. الكفار ولا ينالون من عدو نيلا الا كتب لهم به عمل صالح ان الله لا يضيع اجر المحسنین. نەدەبوو خەڵکی مەدینە و ئەو عەرەبە دەشتەکیانەی بە دەورو بەریاندان لە پێغەمبەری خوا بەجێ بمێنن و دوا بکەون و گیانی خۆیان لە گیانی پێغەمبەر خۆشتر بوێ، ئەوە لەبەر ئەوەیە کە بێگومان ئەوان دووچاریان نابێ هیچ توونێتی و ماندووبوون و برسێتییەک لە ڕێی خوادا، هەروەها پێیان ناخەنە هیچ شوێنێک لە خاکی کافران کە ڕقی کافرانی پێ هەڵچێ و تووڕەیان کات و وە هیچ زیانێک لە دوژمن نادەن دیلکردن و کوشتنیان یا گرتنی ماڵ و سامانیان ئیلا بەم کردەوانە بۆیان دەنووسرێ کردەوەیەکی چاک، بێگومان خوای گەورە پاداشتی چاکەکاران ون ناکات. بۆ ئەوەی لە ئاینەکەیان تێ بگەن و شارەزا بن، بۆ ئەوەی هۆزەکەیان شارەزا بکەن و بترسێنن کاتێ گەڕانەوە لە جیهاد بۆ لایان، بۆ ئەوەی ئەوان شارەزا ببن، بێدار ببنەوە. یا ایها الذین آمنوا قاتلوا الذین یلونکم من الکفار وليجدوا فیکم غلظة. واعلموا ان اللە مع المتقین. ئەی ئەوانەی کە ئیمانتان هێناوە بجەنگن لە دژی ئەوانەی کە نزیکن لێتانەوە لە بێ بڕوایان وە با بێ باوەڕان لە ئێوەدا توندوتیژی ببینن و بزانن بێگومان خوا لەگەڵ پارێزکاراندایە. بەڵام ئەوانەی لە نێو دڵیاندا نەخۆشی ناپاکی هەیە ئەوە سوڕەتەکە بۆیان زیاد دەکات سەر ڕای پیسی و ناپاکی خۆیان پیسی و ناپاکی تر ئەو ناپاکانە دەمرن لە کاتێکدا کە بێ بڕوان. أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا یتوبون ولا هم یذکرون. ئایا ئەوانە نازانن و نابینن بێگومان ئەوان تاقی دەکرێنەوە لە هەموو ساڵێکدا جارێ یا دوو جار پاشان ئەوانە ناگەڕێنەوە و تۆبە ناکەن و پەند وەرناگرن؟ وإذا ما أنزلت سورة نظر بعضهم إلی بعض هل ئەوسا بڵێ من تەنها خوام بەسە کە هیچ پەرستراوێکی ڕاست نییە بێجگە لە ئەو، تەنها پشت بە ئەو دەبەستم، ئەویش پەروەردگاری عەرشی گەورەیە.